زمانی کوردی و دابەشبوونی زارەکانی. لاپەڕەی هەژدە. ڕای جۆراوجۆر هەیە لەسەر دابەشبوونی زمانی کوردی و زارەکانی. ئەو ڕا و بۆچوونانە هەندێکی خەڵکانی بیانی و هەندێکی تریان زمانەوانی کورد دەریان بڕیوە. بێگومان خەڵکانی بیانی لە کۆنەوە بۆ کاری جۆراوجۆر هاتوونەتە کوردستانەوە. ئەشێت بە مەبەستی ڕامیاری یان سیخوڕی هەندێکیان ڕای نازانستیان لەسەر زمانی کوردی و زارەکانی دەربڕیبێت لەوانە، بۆ نموونە زمانی کوردی بە لقێک لە زمانی فارسی دانراوە کە لە ڕاستیدا ئەم بۆچوونە نازانستییە و زمانی کوردی لەگەڵ زمانی فارسیدا هەردووکیان لە کۆمەڵەی زمانە ئێرانییەکانن. بە وردبوونەوە لە مێژووی زمانی کوردی بۆمان دەردەکەوێت زمانی کوردی قۆناغە مێژووییەکانی خۆی بڕیوە تا گەیشتووە بەم دۆخەی ئێستای. بێگومان بۆچوونێکی لەو بابەتە کە زمانی کوردی بە لقێکی زمانی فارسی دابنێت دەگەڕێتەوە بۆ ئەم هۆیانە. خاڵی یەکەم، ئەو کەسانە کە هاتوونەتە ئەم ناوچەیە لە زمانی کوردی و زارەکانی شارەزا نەبوون. خاڵی دووەم، ئەشێت پەیوەندی بەو کەسانەوە هەبووبێت کە لەگەڵیاندا کاریان کردووە. خاڵی سێیەم، دەگونجێت ئەو ڕۆژهەڵاتناسانە بە مەبەستی تایبەتی بە دڵی نەتەوەی سەردەست بە تایبەتی فارسی قسەیان کردبێت. خاڵی چوارەم، لەو سەردەمانەدا نەبوونی زمان و زاری ستاندارد. خاڵی پێنجەم، پەیوەندی بە هەژاریی سامانی چاپکراوی ئەوکاتەی زمانی کوردی. دابەشبوونی زارەکانی زمانی کوردی. بەپێی دوو بەش دابەشیان دەکەین. خاڵی یەکەم، بەپێی جیاوازی نێوان زارەکان، نموونە، پیتیوو دەبێت بە ڤ، دەچێتە ناو درەختی خێزانییەوە. خاڵی دووەم، بەپێی فاکتەری جوگرافیا، ئەو جوگرافیا سرووشتیەی بەشەکانی کوردستان لەیەک جیا دەکاتەوە، شەپۆلی ئاوییە. هۆکارەکانی پەیدابوونی دیالەکتەکانی زمانی کوردی. لاپەڕەی بیست. لە ڕوانگەی کۆزمانەوانییەوە، زمان دیاردەیەکی کۆمەڵایەتییە، هەر بۆیە لە کۆمەڵێکەوە بۆ کۆمەڵێکی تر یان نەتەوەیەکەوە بۆ نەتەوەیەکی تر دەگۆڕێت. هەر وەک چۆن زمانەکانی جیهان لە ژمارەی زارەکانیدا وەک یەک نین، لەبەر ئەوەی هەر زمانە و بارودۆخێکی تایبەتی هەیە، بە هەمان شێوە لە هۆکارەکانی پەیدابوون و دابەشبوونی دیالێکتەکانیشیاندا وەک یەک نین. لە بابەت هۆکارەکانی پەیدابوونی دیالێکتەکانی زمانی کوردی دەتوانرێت ئەم خاڵانە دەستنیشان بکرێت، خاڵی یەکەم، هۆکاری جوگرافیا. خاڵی دووەم، داگیرکردن و دابەشکردنی کوردستان. خاڵی سێیەم، نەبوونی دەوڵەتێکی یەکگرتووی ناسیۆنالی کوردی، واتە قەومی. خاڵی چوارەم، باری دواکەوتووی کۆمەڵایەتی و کلتووری و ئابووری. ئەگونجێت هۆکاری سێیەم نەبوونی دەوڵەت وەک هۆکارێک لە دروستبوونی زمانی ستاندارد سەیر بکرێت. پرسیار، زۆریی ژمارەی دیالێکت بۆ ئەو نەتەوانەی خاوەنی قەوارەیەکی سیاسی یەکگرتوو نین کێشە دروست دەکات. بۆچی؟ وەڵام، خاڵی یەکەم دەبێتە قووڵکردنەوەی ژیانی ناوچەچێتی و دوورکەوتنەوە لە یەکتری. خاڵی دووەم ئەگەر بێت و ئاستی ڕۆشەنبیریی تاکەکانی نەتەوە بەرز نەبێت، لە ئەنجامدا ڕێگر دەبێت لە گەشەی وشیاریی نەتەوەیی. خاڵی سێیەم ڕێگر دەبێت لە بەردەم دروستبوونی زمانی ستاندارد، واتە زۆریی ژمارەی دیالێکت ئەگەر بڕیارێکی سیاسی لە پشتەوە نەبێت، یارمەتیدەر نابێت لە دروستبوونی زمانی ستاندارد. هەر وەک پێچەوانەی ئەوەش ڕاستە. جۆرەکانی زار لە زماندا. یەکەم، ستاندارد، نووسین بە زمانی باڵاش ناو دەبرێت. دووەم، زاری جوگرافیایی. سێیەم، زاری کۆمەڵایەتی. چوارەم، زار بە پێی ڕەگەز. زارە کۆمەڵایەتییەکان وەک دەردەکەوێت زارەکانی زمان تەنیا بە پێی دابەشبوونی جوگرافیایی دابەش ناکرێت لەبەر دوو هۆ. خاڵی یەکەم، مرۆڤ گۆڕان لە شوێنی نیشتەجێبوونیا دەکات، بەهۆی هەر هۆکارێکەوە بێت، لەگەڵ خۆیدا خاسیەت و تایبەتمەندییەکانی خۆی دەگوێزرێتەوە، ئەمەش وا دەکات تێکەڵاوی لەناو زارەکان دروست دەبێت بە ئاسانی لەیەک جیا نابنەوە. خاڵی دووەم، هەر تەنیا دابەشبوونی جوگرافیایی دانیشتووان ڕۆڵ نابینێت لە دابەشکردنی زارەکانی زماندا، بەڵکو باری کۆمەڵایەتی و تەمەن و ڕەگەزیش، دەور دەبینن، هەر بۆیە لقێکی زانستی بە ناوی زانستی زمانی کۆمەڵایەتی سەری هەڵداوە لە سییەکانی سەدەی بیستەمدا. مەبەست لە زارە کۆمەڵایەتییەکان هەموو ئەو جیاوازییە زمانەوانییانە دەگرێتەوە کە لە نێوان تاکەکانی کۆمەڵدا هەستی پێ دەکرێ کە پشت بە جیاوازی چینەکانی کۆمەڵ و بۆنە و تەمەن و ڕەگەز دەبەستێت لە بری جیاوازییە ناوچەییەکانی دابەشبوونی دانیشتووان. لەم ڕوانگەیەوە دەتوانرێت ناسنامەی قسەکەر دیاری بکرێت، واتە دەتوانرێت ئەوە دیاری بکرێت قسەکەر سەر بە چ چینێکی کۆمەڵایەتییە، ئاستی تەمەنی چەندە، بۆ نموونە لە وڵاتی بەڕیتانیا هەموو ئەو خەڵکانەی کە سەر بە چینەکانی کۆمەڵگان و لە خوێندنگای تایبەتی دەخوێنن، کە هەم لە ڕووی تێچوونی خوێندن زۆری هەیە، لەو شوێنەدا بە ئینگلیزییەکی تەواو ستاندارد کە خاڵییە لە هەموو شێوە قسەکردنی ناوچەیی. لە هەندێ حاڵەتدا جیاوازی لە نێوان ئەو مرۆڤانەدا دەکرێت کە زمانیان دەیگرێ و و ئەو مرۆڤانەش کە بەم شێوە نین. کەواتە بۆ تێگەیشتن و لێکۆڵینەوە و لێکدانەوەی ئەو جیاوازییانەی لە جیاوازی کۆمەڵایەتی لە ڕووی ئەندامانی ئاخاوتن دەبێت بگەڕێینەوە بۆ زارە کۆمەڵایەتییەکان. لەم چوارچێوەیەدا لێکۆڵینەوەی لەسەر بکەین بگەینە ئەنجام، بە پێچەوانەی ئەو حاڵەتانەی ترەوە کە لە ئەنجامی جیاوازیی دابەشبوونی جوگرافیا دێنە ناویەوە. لێکۆڵینەوە لە زمان. لاپەڕەی بیست و چوار. لای هەمووان ئاشکرایە کە تێڕوانین بۆ ژیان جیاوازە و لە ڕوانگەی جیاجیاوە سەیری ژیان و گەردوون و بوون و ڕاستییەکان و دیاردەکانی تر دەکرێت. بەو پێیە لە ڕێی ڕێباز و قوتابخانەی جۆراوجۆرەوە لێیان دەکۆڵرێتەوە. زمانیش بە هەمان شێوە هەر لە سەرەتاوە تا ئەمڕۆ بۆ تێگەیشتن لێی شێوازی جیاجیا گیراوەتە بەر. یەکەم، دێرینەکان یاخود تەقلیدییەکان، سەرەتای لێکۆڵینەوەکان لە زمان دەگەڕێتەوە بۆ یۆنانییەکان و بەتایبەتیش ئیفلاتوون، ئەمان چۆن هەوڵیان دەدا لە ژیان و گەردوون و هاتنەکایەن بگەن بە هەمان جۆر لە زمانیشیان ئەڕوانی وردتر بڵێین خەمی ئەمان خەمێکی فەلسەفی بوو ئەیان پرسی ژیان و گەردوون چۆن و کەی پەیدا بوون بۆ زمانیش هەمان ئەو پرسیارانەیان دەوروژاند زمان کەی پەیدا بووە؟ زمان چۆن دروست بووە و یەکەم زمان و دایکی زمانەکان چ زمانێک بووە؟ خاڵی دووەم سۆسێر و بنیادگەرەکان لە ڕاستیدا زانستی زمان لە سەردەستی ئەم زمانەوانانە دەست پێ دەکات و سەرەتای سەرهەڵدانی قوتابخانەیەکی نوێش بە ناونیشانی بنیادگەری هەر لەمەوە دەست پێ دەکات لەم ڕێبازەدا گرنگی بەلایەنی دیاکرۆنی مێژوویی نادرێ و جەخت دەخرێتە سەر لایەنی سینکرۆنی زمان و لێرەدا هەر زمانە خاوەن تایبەتمەندێتی خۆیەتی و بە جیا لە زمانەکانی تر دیراسەی دەکرێت. ئاستەکانی زمان فۆنۆلۆژی و مۆرفۆلۆژی و سینتاکس لە یەکتری دەترازێن و بە جیا لێیان ئەکۆڵرێتەوە و واتاسازی لە زمان ئەکرێتە دەرەوە و لەم ڕێبازەدا زمان لە کۆمەڵ و دەوروبەر دائەبڕێت. سێیەم، ڕێبازی بەرهەمهێنان و گواستنەوە. زۆربەی لێکۆڵینەوەکانی ئەمڕۆ بۆ تێگەشتن لە زمان، پەنا دەبەنە بەر ئەم ڕێبازە. چۆمسکی دامەزرێنەری ئەم قوتابخانەیەیە، خۆشی وەک بونیادگەرێک دەستی بە وردبوونەوە لە زمان کرد و دواتریش لە ئەنجامدا هەندێ کەموکورتی لە ڕێبازی بونیادگەرەکاندا ئەم داهێنانەی کرد و بە پێچەوانەی ئەوانەوە لای ئەم شریتە دەنگیەکان بۆ لێکۆڵینەوە لە زمان دەست نادەن و بەڵکو دەبێ لە بنیاتی قوڵەوە کە سەرچاوەکەی مێشکە لە زمان بکۆڵنەوە و لای ئەم زمانەکان لایەنی هاوبەشیان زۆرە و لێرەوە دوو ڕێزمان دێتە کایەوە کە بریتین لە ڕێزمانی گشتی و ڕێزمانی تایبەتی. پرسیار، ئایا زانستەکان پەیوەندییان بەیەکەوە هەیە؟ وەڵامدانەوەی ئەم پرسیارە ئاسانە و ئاشکرایە کە هەموو دیاردەکانی ژیان پەیوەندییان بەیەکەوە هەیە و هەر بەو شێوەیەش لقە زانستییەکان. بە واتایەکی تر لقە زانستییەکان وەک چەند بازنەیەک چوون بەناو یەکدا و کەم و زۆر پەیوەندیان بەیەکەوە هەیە. هەر لە ئەنجامی ئەم پەیوەندیانەشەوە چەندان لقی زانستی تری نوێ هاتۆتە کایە و دێتە کایەوە. یەکەم، زمان و مێژوو. زاناکان لەو بڕوایەدان کە ناکرێ شارەزای مێژووی میللەتێک بین ئەگەر زمانەکەی پشتگوێ بخەین. ئاشکرایە کە ڕووداوە مێژووییەکان ڕەنگدانەوەیان لە زماندا هەیە. زمان تۆماریان دەکات و لەناو وشە و دەربڕینەکاندا حەشاریان دەدات. بۆ نموونە وشەکان، ڕاپەڕین، کۆڕە و هەتا دوایی، بۆ خۆیان مێژووێکیان تیا پارێزراوە. دووەم، زمان و ئایین. ئەم پەیوەندیەش زۆر ڕوون و ئاشکرایە، بزووتنەوە ئایینیەکان وشە و زاراوەی نوێ دەخەنە ناو زمانەوە و بەکارهێنانیان نەک هەر لە بۆنە ئایینیەکاندا، بەڵکو لە ئاخاوتنە ئاساییەکانیشدا ڕۆژانە بەکاردەهێنرێن و لە زمانی کوردیدا ئەم پەیوەندیە زۆر فراوانە. سێیەم، زمان و زانستی دەروونناسی، ئێستا یەکێک لە لقە زانستیەکان بریتییە لە زانستی زمانی دەروونی و هەمووشمان ئەزانین کە لە بواری پزیشکیدا و بۆ چارەسەرکردنی نەخۆشیە دەروونیەکان سوودێکی زۆر لە زمان وەردەگیرێ پزیشکە پسپۆڕەکانی ئەم بوارە لەگەڵ چارەسەرە کیمیاییەکاندا لە کلینیکەکانیاندا پشت بە زمان و ئاخاوتن دەبەستن بۆ گەیشتن بە هۆکاری نەخۆشیە دەروونیەکان. چوارەم، زمان و سیاسەت، بزووتنەوە جیاجیاکان کاریگەری تایبەتیان لەسەر زمان دەبێ و لەم ڕێگەیەشەوە چەندان زاراوە و دەربڕین دەچنە ناو فەڕهەنگی زمانەوە. هەر بۆ نموونە لە سەردەمی پاشایەتیدا ئەوترا کۆشکی پاشایەتی و دواتر بووە کۆشکی کۆماری. ئەمە جگە لە وشەکان سەرپەل و سەرتیپ و بارەگا و مەڵبەند و تا دوایی. لە ڕێی سیاسەتەوە بەکارهێنانیان لە زماندا چالاک بووە. هەمووشمان دەزانین دیسانەوە سیاسەتمەداران چۆن زیرەکانە زمان و دەربڕینەکان بۆ بانگەشە و تۆمەت گرتنەیەکتری بەکاردەهێنن. زمان و کۆمەڵ. زانستەکان لە جیهاندا پەیوەندیان بەیەکەوە هەیە. هەرچەندە هەر زانستەش بە تەنیا سەربەخۆیی خۆی هەیە، بەڵام زۆر جار ڕێک دەکەوێت لە ئەنجامی لێکدانی دوو زانستدا لقێکی زانستی نوێ سەرهەڵئەدا، وەک، چۆن لێکدانی کۆمەڵناسی و زمانەوانی لقێکی زانستی نوێ سەری هەڵداوە بە ناوی زانستی زمانی کۆمەڵایەتی یان کۆ زمانەوانی. هەرچەندە پەنابردنە بەر هۆکاری کۆمەڵایەتی لە زمانەوانی هەر لە ئارادا بووە بۆ لێکدانەوەی هەندێ دیاردەی زمان، بەڵام لە سییەکانی سەدەی ڕابردوو لە کارەکانی مالینۆفسکی و فێرزدا ئەم ئاڕاستەیە لە زمانەوانی سەری هەڵدا. لە ڕوانگەی زانستی زمانی کۆمەڵایەتییەوە، زمان بریتییە لە هەڵبژاردنی ڕەفتارێک لە نێوان سەدان ڕەفتاردا کە لە ژێر دەسەڵاتی مرۆڤدان، بەپێی باری کۆمەڵایەتی یان بۆنەی قسەکردن هەڵیان دەبژێرێت. هەر لە ڕوانگەی ئەمانەوە، زمان کۆمەڵێک شێوازی جۆراوجۆرە کە هەر یەکەیان بۆ بارێکی تایبەتی دەست دەدات. بەدوای ئەمانەشدا لە ساڵی پەنجاوە پایک لە ئەمریکا کاری لەم زانستەدا کردووە. وشە و ڕێزمانی بەستۆتەوە بە باری کۆمەڵایەتی قسەکەر و گوێگرەوە، گرنگیدان بە کۆمەڵ و پەیوەندیی کۆمەڵایەتی لە چوارچێوەی زمانەوانیدا کارێکی ئاساییە، لەبەر ئەوەی پەیوەندییەکی بەتین لە نێوان زمان و کۆمەڵدا هەیە، وەک لەم خاڵانەی خوارەوەدا دەردەکەوێت. خاڵی یەکەم، مرۆڤ بە هۆی زمانەوە دەتوانێت لە ناو کۆمەڵدا بژی، بە واتای ئەوەی زمان چالاکیکی کۆمەڵایەتییە، زیاتر بۆ جێ خۆش کردنە لە بری پەیوەندی و هەواڵ گەیاندن، پرسیار هەست دەربڕین بە درێژایی ژیانی ڕۆژانە بەکاری دەهێنین وەکو، چۆنی؟ باشی؟ کووی؟ خاڵی دووەم، زمان پێناسەی قسەکەرە وەک، بۆمان دەردەکەوێت لە زماندا دەتوانین بڕیار بدەین لە ڕێگەی قسەکەیەوە ئەو مرۆڤە خەڵکی کوێیە، لە چ بارێکی دەروونیدا دەژی و ئاستی ڕۆشەنبیری چۆنە و هەندێ جار دەشتوانین ئەوەش دیاری بکەین کە قسەکەر سەر بە چ چینێکی کۆمەڵایەتییە. خاڵی سێیەم، لە پەیوەندییەکانی نێوان زمان و کۆمەڵ، زمان مرۆڤ و دەوروبەر دەگەیەنێ بەیەکتری و لە هەمان کاتیشدا ڕەنگدانەوەی ئەو بارە کۆمەڵایەتیەیە کە قسەکەرانی تێدا دەژین. بەڵگەشمان بۆ ئەم باوەڕ و بۆچوونە دەیان دەستەواژە و زاراوەی ناو کۆمەڵە کە ئەگەر بێت و نەیانبەستینەوە بە باری کۆمەڵایەتی و کەلتووری و ئەو کۆمەڵەوە ناتوانین یان ئاسان نییە لە واتاکانیان تێبگەین بۆ نموونە، دەرەبەگ، ڕەنجدەر، مسکێن، ئەستێرەکەی سیوەیل، پاییزە برا هەنارە شیرینە. زمان و کۆمەڵ لە چیدا لەیەک دەچن؟ خاڵی یەکەم، لەناو کۆمەڵدا ژمارەیەک سیستەمی گشتی هەیە کە کۆمەڵانی خەڵک پەیڕەوی ئەکەن و پابەندی ئەبن، ئەیکەن بە دەستوور بۆ ڕێکخستنی ژیان و پەیوەندیە کۆمەڵایەتیەکان. زمانیش بە هەمان شێوە سیستەمێکی گشتییە و ئەم دەستوورەش دەبێتە بنەمایەک بۆ دەربڕینەکان. و ئەنجامدانی کردەی لەیەکگەیشتن و ئاڵوگۆڕکردنی بیروڕا. کە دەڵێین سیستەمێکی گشتی لەناو کۆمەڵدا هەیە مەبەستمان چییە؟ بە واتای چی؟ مەبەستمان لەو داب و نەریتانەیە کە وەک پەیڕەوێکیان لێ هاتووە لە نێوان ئەندامانی کۆمەڵدا. خاڵی دووەم، ئەو سیستەمە گشتییەی کۆمەڵانی خەڵک پەیڕەوی دەکەن بەرهەمی کاریگەری و کۆی ئەندامانی کۆمەڵە. واتە لە داهێنانی تاکەکەس نییە. زمانیش بە هەمان شێوە لە داهێنانی تاکەکەس نییە و بەڵکو بەرهەمی کاری هەرەوەزی و کۆمەڵ و پەیوەندیە کۆمەڵایەتیەکانە. وەک چۆن لە دایک دەبین کۆمەڵ وامان لێ دەکات کە پەیڕەوی کۆمەڵێک دابونەریت بکەین بە هەمان شێوە زمانیش پێویستە فێر بین و وەری بگرین و پەیڕەویشی بکەین چونکە هیچ زمانێک نییە بەبێ کۆمەڵ و وە هیچ کۆمەڵێکیش بەبێ زمان نابێ. خاڵی سێیەم، لادان لەو سیستەمە گشتییانەی ناوکۆمەڵ مرۆڤ دەخاتە بەردەم سزادان و بەرەنگاربوونەوەی خەڵکی. واتە هەڵەی کۆمەڵایەتی لێدەکەوێتەوە، بە هەمان شێوە لە زمانیشدا لادان لە دەستوور و یاساکان هەڵەی ڕێزمانی لێدەکەوێتەوە، بۆیە زمان تاک ملکەچ دەکات کە پەیڕەوی لێبکات. واتە زمان دیاردەیەکی کۆمەڵایەتییە و پێویستە مرۆڤ پەیڕەوی بکات و هیچ تاکێک بە تەنها ناتوانێت خاوەنی زمانی تایبەتی خۆی بێت. سنوور و بنەماکانی زمانەوانی. لاپەڕەی سی و یەک. ئەم زانستە بە گشتی سنوورەکەی ئەم دوو لایەنە دەگرێتەوە، یەکەم، زمان بەکارهێنان، دووەم، بنەما کۆمەڵایەتییەکان. ئەم ڕەوشتە واتە زمان بەکارهێنان، مرۆڤ بە بەردەوامی زمان بەکاردەهێنێ، لە شێوەی ئاخاوتندا بێ یان نووسین. ئەمەش بۆ جێبەجێکردنی مەبەستە جۆربەجۆرەکانی وەک، هەواڵ گەیاندن، فەرماندان، هەست دەربڕین، هەتا دوایی. هەروەها مرۆڤ بەشێکە لە کۆمەڵ و پەیوەندی لەگەڵ کۆمەڵانی خەڵکدایە، ئەمەش لە ڕێگای داب و نەریت و ڕەوشتی مرۆڤەوە دەبێت. هەر بۆیە زمانەوانی کۆمەڵایەتی لەم دوو بنەمایە دەکۆڵێتەوە کە لە سەرەتادا باسمان کرد. بۆچوونی هەندێ لە زمانەوانان و بواری کۆزمانەوانی. یەکەم، فێرست دەڵێت، ژیانی مرۆڤ پێویستی بە دەوری جۆربەجۆرە. هەر یەکێک لەم دەورانەش پێویستی بە شێوازی جیاجیا هەیە، کەواتە ئیشی ئێمە ئەوەیە کە لەو شێوازە جیاجیایانە بکۆڵینەوە. بەڵام هەندێ تیۆری زمانی هەیە کە لەسەر ڕوخساری زمان کار دەکات، بەتایبەتی بونیادگەرەکان کە بەلایانەوە زمان پێک دێت لە شریتێکی دەنگی و ئەرکی زمانەوان ئەوەیە کە لەو شریتە دەنگیە بکۆڵێتەوە. لە هەندێک تیۆری تردا لە ڕوخسار و ئەرکیش دەکۆڵنەوە. مەبەستمان لە ڕوخسار و ئەرکی، دانە زمانیەکانە یان فۆڕمە زمانیەکانە. دووەم، هایمز دەڵێت، زمانەوانی کۆمەڵایەتی کە لە زمان دەکۆڵێتەوە، تەنها وەکو شێوە و ڕوخسار تەماشای ناکات، بەڵکو وەکو دیاردەیەکی کۆمەڵایەتی سەیری دەکا و لێی دەکۆڵێتەوە. چونکە وەکو لە سەرەوە خستمانە ڕوو، تیۆری تری زمانی وەکو بونیادگەرەکان، وەکو لایەنگرانی چۆمسکی یان ڕێزمان نووسە دێرینەکان، لە ڕوخسار و ئەرک دەکۆڵنەوە. کەواتە دەتوانین بڵێین مادام زمان ڕەوشتێکی کۆمەڵایەتییە، کەواتە هەم زمان کاریگەری لەسەر کۆمەڵ هەیە و کۆمەڵیش کاریگەری لەسەر زمان هەیە. سێیەم. مالینۆفسکی دەڵێت، بە پشتگوێخستنی پێشینە و کلتوور و ڕەنگدانەوەیان لە زماندا، ناکرێت لە زمان بکۆڵینەوە. ئەم قسەیە دەبەستینەوە بە قسەیەکی زانای ڕووسی باختین کە دەڵێت، وشەکانی زمان بارکراون بە کۆمەڵێک زانیاری شاراوە. واتە وشەکانی زمان کۆمەڵێک زانیارییان لە خۆیاندا حەشارداوە. لە ڕاستیدا تێگەیشتن لە زمان بەبێ گەڕانەوە بۆ کلتوور ناتوانین تێی بگەین. بۆ نموونە کەسێکی مەسیحی لە ئەوروپا لە کەسێکی موسوڵمان بپرسێت کاتژمێر چەندە؟ لە وەڵامدا بڵێت نوێژ نەبووە یان بڵێت چێژ تەنگاوە، لە ڕاستیدا کردەی تێگەیشتن ڕوونادات و هیچ واتایەکی نابێت بۆ کەسە ئەوروپییەکە. بەڵام هەمان ئەم پرسیارانە بۆ مەسیحییەکی دانیشتووی کوردستان وەڵامێکی ئاسایی دەبێت و کردەی تێگەیشتن ڕوودەدات، چونکە مەسیحییەکەی دانیشتووی کوردستان بوونە بە بەشێک لە ئێمە و هەمان کەلتوور و داب و نەریتەکانی ئێمەش بوون بە بەشێک لەوان. لەوەش زیاتر گەڕانەوە بۆ پێشینە و کەلتوور نەک هەر لە ئاخاوتنی ڕۆژانە و وشەکانی زماندا کاریگەری هەیە، بەڵکو لە وەرگێڕانیشدا دەوری کاریگەری دەبینێت. مەسەلەی کەلتوور و پێشینە نەک هەر لە تێگەشتن و وەرگێڕاندا دەوری هەیە، بەڵکو لە ڕیزکردنی کەرەسەکانی زماندا کاریگەرییان هەیە، بە واتایەکی تر دەتوانین بڵێین، زۆر دەستەواژە و ڕستەمان هەیە ڕەنگە لە ڕووی ڕێزمانیەوە تەواو بن بەڵام لە ڕووی کۆمەڵایەتیەوە ناپەسەندن بۆ نموونە یەکەم وەزیری خوێندنی باڵا و سەرۆکی حکوومەت سەردانی زانکۆی کۆیەیان کرد دووەم سەرۆکی حکوومەت و وەزیری خوێندنی باڵا سەردانی زانکۆی کۆیەیان کرد دەبینین لە ڕووی ڕێزمانیەوە تەواون بەڵام لە ڕووی کۆمەڵایەتیەوە ڕستەی دووەم پەسەندترە لەمە زیاتر هەندێک دەستەواژە هەیە ڕیزکردنەکەیان مانای گۆڕان لە تێگەشتن و بیرکردنەوەی کۆمەڵ دەگەیەنێت بەرامبەر بە دیاردەیەک یان شتێک، بۆ نموونە، یەکەم، خوشکان، برایان، دووەم، برایان، خوشکان. دەستەواژەی یەکەمیان لەم سەردەمەدا لە دووەمیان بڵاوترە و بەکارهێنانی زیاترە. توخمەکانی ئاخاوتن. لاپەڕەی سی و پێنج. فێرست دەڵێت، لە قسەکردندا بەرامبەرێکمان هەیە کە دەبێ بە شێوازێکی تایبەتی لەگەڵیدا بدوێین، واتە دەبێت بگونجێین لەگەڵیدا. بۆ ئەم مەبەستەش توخمەکانی ئاخاوتن بەم چەشنە دابەش دەکات، یەکەم، توخمی مرۆیی یاخود کەسەکان، بە پلەی یەکەم مەبەستمان لە قسەکەر و گوێگرە. دووەم، بابەت، بابەتی سەرەکی گفتوگۆکە. سێیەم، ئامانج، گەیشتن بە قەناعەت. ئەم سێ توخمە لە هەموو ئاخاوتنێکدا هەیە، یەکەم، توخمی مرۆیی یاخود کەسەکان، لە هەموو قسەکردنێکدا قسەکەر و گوێگرمان هەیە، بێگومان هەندێ جار لە شێوەی تاکە، هەندێ جاریش بە شێوەی کۆیە. هەندێ خاڵ هەیە لە نێوان قسەکەر و گوێگردا دەور دەبینێت. شوێن، کات، پلەی خوێندەواری، ئاستی ڕۆشەنبیری یان خوێندن و هەتا دوایی. هەموو ئەمانە ڕۆڵ دەبینن لە کاتی قسەکردن و گوێگرتندا. دووەم بابەت، ئەو مەوزوعەی باسی دەکەن، هەموو کردەیەکی ئاخاوتن لە نێوانیاندا دەبێت بابەتێک هەبێت و قسەی لەسەر بکەن، ئەم بابەتە ئەشێت کۆمەڵایەتی یان سیاسی، زانستی و هەتا دوایی بێت. لێرەدا جۆری بابەت بە پلەی یەکەم کاریگەری هەیە لەسەر هەڵبژاردنی شێوازی قسەکردن. بە گشتی لە باسە زانستییەکاندا کەمتر سۆز و عاتیفەی تێدایە، بەڵام لە باسە کۆمەڵایەتییەکاندا سۆز و عاتیفەی تێدایە، بە شێوازێکی تایبەتی قسە دەکەین. مرۆڤ ناکرێ بۆ هەموو بابەتێک یەک شێوازی قسەکردنی هەبێ بەڵکو دەگۆڕێ هەندێ بازدان هەیە لە شێوازێکەوە بۆ شێوازێکی تر لە کاتی قسەکردندا مەبەست لە بازدان گۆڕینی شێوە و ئسلوبی قسەکردە بەگشتی دوو جۆر بازدان دیاری کراوە یەکەم بازدانی خۆنە کرد مەبەست لەوەیە مرۆڤ یان قسەکەر بە ویستی خۆی کارەکە ئەنجام نادات واتە گۆڕینەکە بەڵکو ئەوەی دەبێتە هۆی بازدانەکە پەیوەندی بە هەڵوێستەوەیە ڕێڕەوی قسەکردنەکە گەیشتۆتە خاڵێک پێویستی بە گۆڕین هەیە، ئەم هاتنە کایەوە پەیوەندی بە جۆری قسەکردنەوە و دەوروبەر و چۆنێتی بابەتەوەیە. دووەم، بازدانی خۆ کرد، ئەم جۆرە بازدانە پێچەوانەی یەکەمە، کە قسەکەر شێوازی قسەکردنەکەی دەگۆڕێ یان زمانی کە کوردییە بۆ عەرەبی یان زارەکەی واتە لە سلێمانییەوە بۆ هەولێری بێ ئەوەی هەڵوێست و دەوروبەر گۆڕابێ و ڕێڕەوی قسەکردنیش گۆڕابێ قسەکەر شێوازەکەئی یان زارەکەی دەگۆڕێت. نمونە، شێوازی سلێمانی، دایک، برای شیلان لە کوێیە؟ شێوازی هەولێر، برای شیلان لە حەوشان گەمان دەکات. بە گشتی ئەم جۆرە بازدانە کێشەی کۆمەڵایەتی بەدوادا دێ، بە پێچەوانەی بازدانی خۆ نەکردەوە. سێیەم، توخمی ئامانج، لە هەموو بەکارهێنانی زماندا، واتە لە هەموو کردەیەکی ئاخاوتندا ئامانجێک هەیە، جا یان ڕازیکردنە، یان خەڵەتاندنە، یان توڕەکردنە یان گەیاندنی پەیامێکە هەموو ئەمانە دەچنە خانەی ئامانجەوە هەموو ئەمانەش شێوازی تایبەتی قسەکردنی تایبەت بە خۆیان هەیە هەموو ئاخاوتنێک سەرەتا و ناوەڕاست و کۆتایی هەیە هەموو سەتایەک بە جووتە وشە دەست پێ دەکات بۆ نمونە چۆنی چاکی ئەم کاتتان باش هەتا دوایی بە هەمان شێوە بە جووتە وشەش کۆتایی دێت وەک خواحافیز خواتان لەگەڵ دەستپێکردن و کۆتایی پێهێنانی هەموو ئاخاوتنێک جۆر و شێوەی ئەو شتانەی بەکاری دەهێنێ لە سەرەتا و کۆتاییدا بەکاردێن ڕادەی پەیوەندی نێوان قسەکەر و گوێگر دەردەخات واتە پەیوەندیەکی باش یان خراپ یان توند و تۆڵە یان شل و شێواوە ئەمانە لە چیدا دەردەکەوێت لە داهێنان لەو وشە و شێوازە دەردەکەوێت کە بەکاری دێنن. واتە قسەکەر و گوێگر هەندێ دەستەواژەی وا بەکار دێنن جیاوازە لە گشت کلتوری گشتی کۆمەڵایەتی، بۆ نموونە کلتوری باوی گشتی ئەوە بێ چۆنی چاکی بگۆڕن و دەڵێن ئەمڕۆ ڕۆژێکی خۆشە. لە ڕاستیدا کۆمەڵگا ئەمانە زۆر بەکار ناهێنێ، هەندێ وشە و دەستەواژە بەکار دێن کە کۆمەڵ بەکاری ناهێنێ، ئەمانە بە گشتی لە کۆمەڵگایەکەوە بۆ کۆمەڵگایەکی تر، لە کلتورێکەوە بۆ کلتورێکی تر دەگۆڕێن. توانای ئاخاوتن، لاپەڕەی سی و هەشت. سەرەتا ئەم پرسیارە دێتە کایەوە، کە ئەم توانایە لە چییەوە دێت و ئایا کەسەکان وەک یەکن لە توانای ئاخاوتندا؟ بێگومان دەتوانین بڵێین کەسەکان وەک یەک نین لە توانای ئاخاوتنیاندا، هۆی ئەو جیاوازیانەش بۆ ئەم خاڵانە دەگەڕێتەوە. خاڵی یەکەم، نایەکسانیی تاکەکان لە کردەی ئاخاوتندا. مەبەستمان لە نایەکسانیی تاکەکان جیاوازیی چینە کۆمەڵایەتییەکان، کار و پیشە و ئاستی ڕۆشەنبیری ئاشکرایە، ئەم جیاوازیانە لە کردەی ئاخاوتندا ڕەنگ دەداتەوە. خاڵی دووەم، نایەکسانی لە فەرهەنگدا، لێرەدا پێوانەی ئاخاوتن بریتیە لە دەوڵەمەندی فەرهەنگی قسەکەر، بێگومان کەسەکان چون یەک نین لە فەرهەنگی قسە و زاراوە، ئەمەش دەبێتە هۆی جیاوازی لە نێوان کەسەکان. خاڵی سێیەم، نایەکسانی پەیوەندی. لێرەدا دەوڵەمەندی فەرهەنگ و ئاستی ڕۆشەنبیری و کار و پیشە بەس نییە بۆ ئەوەی توانای ئاخاوتن دیاری بکات، بەڵکو هەڵبژاردن و بەکارهێنانی دەوڵەمەندی فەرهەنگ لە بۆنە و کات و شوێنی گونجاودا دەبێتە هەڵسەنگاندنی توانای ئاخاوتن. وەک دەردەکەوێت ئاخاوتن جۆرێکە لە کارکردن و ماندووبوون و کۆششی دەوێت، ئەم توانای ئاخاوتنە لە گۆڕاندایە لە کاتێکەوە بۆ کاتێکی تر، یان لە بۆنەیەکەوە بۆ بۆنەیەکی تر. هەر بۆیە هەندێ جار مرۆڤ باش قسە دەکات و هەندێ جاریش خراپ قسە دەکات بە گشتیش توانای ئاخاوتن کەسێتی مرۆڤ دیاری دەکات هەر لەم ڕوانگەیەشەوە دەتوانرێ مرۆڤ هەڵبسەنگێنرێت و بەم پێیەش کەسێتی بە باش و خراپ دیاری بکرێت پێوەرەکانی ئاخاوتن لاپەڕەی چل وەک لەوانەی پێشودا دەرکەوت ئاخاوتن کردارە سەرکەوتنی ئەم کردارەش بەندە بە کۆمەڵێک پێوەرەوە کە کۆمەڵ دیاری کردووە واتە زمان و ئاخاوتن بەشێکن لە مامەڵەی کۆمەڵایەتی، هەر بۆیە لە ڕووی کۆمەڵایەتییەوە زمان بەکارهێنان دەبێتە پێوانەی هەڵسەنگاندنی قسەکەر. بۆ نموونە بە هەندێک کەس دەوترێت زمان شیرین، بە هەندێکی تریش دەوترێت قسە ڕەق. لەم ڕوانگەیەوە کۆمەڵێک پێوەری کۆمەڵایەتی هەیە کە پەیڕەوکردنیان ڕادەی سەرکەوتنی قسەکەر دیاری دەکات و بە پێچەوانەشەوە پێوەرەکان بە گشتی ئەمانەن. یەکەم، زۆر بڵێیی، دووەم، کەم دوویی، سێیەم، قسە پێ بڕین، چوارەم، ئاوازی قسەکردن، پێنجەم، دەنگ بەرزکردنەوە، شەشەم، ناوەڕۆکی گوتن واتە چۆنێتی. خاڵی یەکەم و دووەم لە ڕاستیدا زۆر بڵێی و کەم دوویی بە گشتی هەردووکیان پەسەند نین، واتە نابێ مرۆڤ زۆر بڵێ بێ یان کەم دوو بێ، بەڵکو دەبێت هاوسەنگی ڕابگرێت لە نێوان ئەم دوانەدا. واتە نابێت چەندێتی گوتنەکانمان سنوور ببەزێنێت بۆ نمونە بۆ کەمدوویی هۆزێک هەیە لە خوارووی هندستان بە ناوی بۆلیا ئەم هۆزە بە گشتی بە کەمدوویی بەناوبانگن ئاماژەیە بۆ خەمباری ئەو ناوچەیە لە ڕووی کۆمەڵایەتیشەوە داخراون و ڕادەی پیشەسازی و بازرگانیش لە ناویاندا زۆر لاوازە لەسەر بنەمای هاوکاریکردن ڕانەهاتوون بە جۆرێک لە تەمەنی چل ساڵیدا بە تایبەتی لە ڕەگەزی نێر ئەگەری قسەکردنیان دێتەکایەوە بە پێچەوانەی ئەمانەوە لە ڕۆژهەڵاتی ئیندۆنیزیا ڕۆتی بە پێچەوانەی ئەوانەوە قسەکردن بە چێژێکی ژیان دەزانن بۆیە بە گشتی قسە زۆر دەکەن سێەم قسە پێ بڕین لە ڕاستیدا ئەمیش دووبارە بوونەوەی زۆری کارێکی پەسەند نییە تەنانەت هەندێ ئاخاوتن هەیە هیچ بوارێکی قسە پێ بڕینی تێدا نییە بۆ نمونە لە پرسەیەکدا مەلایەک قسە دەکات بواری قسە پێبڕینی تێدا نییە هەر بۆیە بۆنەی قسەکردن پەیوەندی نێوان قسەکەر و گوێگر پایی کۆمەڵایەتی نێوان قسەکەر و گوێگر کاریگەریان هەیە لەسەر ئەم خاڵە. بەڵام لە هەموو کاتەکاندا قسە پێبڕین و دووبارە بوونەوەی باش نییە و ئەگەر هەوڵتدا پێویستە یارمەتی وەربگرین. چوارەم، ئاوازی قسەکردن دەبێت دوور بێت لە هەڕەشە و تۆقاندن و خستنەوەی ترس. پێنجەم، دەنگ بەرزکردنەوەش دەبێت ئەو چینە بدۆزیتەوە کە چینێکی ئاساییە بەلای گوێگرەوە شەشەم ناوەڕۆکی گوتن واتە چۆنێتی زۆر گرنگە لە ڕاستیدا ئەمە کاریگەری لەسەر ئەوەش هەیە کە گوێگر تا چەند گوێت لێ دەگرێت واتە هەندێک گوێ باس هەیە بەلای گوێگرەوە بایەخی نییە تۆ ناتوانیت گوێگروا لێ بکەی گوێت لە بگرێ لە هەندێک حاڵەتدا لە ڕستەی هەواڵیدا ناوەڕۆکی گوتنەکە لەوەدایە ڕاستیەکە بشاریتەوە چونکە ڕەنگە کێشەی لێ بکەوێتەوە لە ئەنجامی درکاندنی ڕاستیەکان. بەڕەچاوکردنی ئەم پێوەرانە دەردەکەوێت ئاخاوتن چالاکیەکی کۆمەڵایەتیە و کۆمەڵ دەتوانێت کاریگەری لەسەر دابنێ لە دوو ڕێگاوە، ڕێگای یەکەم، لە ڕێی دانانی کۆمەڵێک پێوەرەوە کە لە سەرەوە خستمانە ڕوو، ڕێگای دووەم، زەمینە خۆشکردن بۆ جێبەجێکردن و پەیڕەوکردنی ئەو پێوەرانەوە لە ڕێگەی دیاریکردنی کەسێتی قسەکەرەوە. ئەرکەکانی زمان. لاپەڕەی چل و سێ. بێگومان زمان ئەم ئەرکانەی هەیە. ڕێبازی ئەرگی قوتابخانەیەکە لە قوتابخانەی بیری زمانەوانی سەدەی بیستەم بایەخ بە چۆنێتی بەکارهێنانی زمان و بەهای پەیوەندییەکانی زمان دەدات. لەم ڕێبازەدا زمان بریتییە لە هۆیەکی پەیوەندیکردن کە مرۆڤ لە کۆمەڵدا بۆ گەیشتن بە مەبەست و ئاواتی بەکاری دێنێت. هەروەکو هالیدای دەڵێت، بۆ نموونە ئەو زمانەی لەگەڵ سەرۆکی حکوومەت قسەی پێ دەکەین جیاوازە لەو زمانەی کە لەگەڵ هاوپۆلەکاندا دەیکەین. بە هەمان شێوە ئەو زمانەی لە ناو بازاڕدا پێی دەدوێین جیاوازە لەو زمانەی کە لە ناو زانکۆدا ئاخاوتنی پێ دەکەین. لە ڕوانگەی ڕێبازی ئەرکییەوە زمان ئەم ئەرکانە دەبینێت. یەکەم، هەواڵ گەیاندن. بە یەکێک لە ئەرکە سەرەکییەکانی زمان دادەنرێت. ڕۆژانە زمان بە شێوەیەکی فراوان لەم ئەرکەدا بەکار دێت. لێرەدا ئەگەری ڕاستی و ناڕاستی لە هەواڵەکەدا هەیە، هەمیشە بکەری ڕستە کەسی یەکەمە، چ تاک بێت یان کۆ، ئەشێ هەندێ جار ڕستەی هەواڵی بە مەبەستێکی تایبەتی ئەرکی چەواشەکردن ئەنجام بدات. گۆشەی هەواڵ لە هەموو ڕاگەیاندنەکاندا پانتایەکی فراوانی داگیر کردووە، جا ئەم هەواڵە وەرزشی یان سیاسی یان کۆمەڵایەتی بێت. دووەم، پرسیارکردن لە دوای هەواڵ بە ئەرکێکی سەرەکی زمان دادەنرێت، کەسی پرسیارکەر، هەست دەکات بۆشاییەک لە زانیاریەکانیدا هەیە یان دوودڵە لە زانیاریەک و گوێگر بە سەرچاوەی زانینی ئەو زانیاریە دەزانێت بۆیە پرسیارەکەی ئاڕاستە دەکات. لە ژیانی ڕۆژانەدا ئاسایی زۆر پرسیار دووبارە دەبێتەوە، لەگەڵ ئەمانەشدا هەندێ پرسیاری تر هەیە پرسیاری ئاڵۆز و گران و فەلسەفی و زانستین کەسی پرسیارکەر لە ژیانی ڕۆژانەدا پرسیار دەکات. سێیەم، هەست دەربڕین. یەکێکە لەو ئەرکانەی کە بە شێوەی خۆشی یان ناخۆشی ڕۆژانە دەری دەبڕین، هەر لەم بوارەشدا یەکێک لە گریمانەکانی پەیدابوونی زمان بریتییە لە گریمانەی بانگ و قیژەی هەست دەربڕ. بەپێی ئەم گریمانەیە یەکەم گوتنی مرۆڤ بە شێوەی سەرسوڕمان بووە، دەتوانین بڵێین هەموو جنێو و ستایش و پیاهەڵدان و زەم کردن هەمووی دەچێتە خانەی هەست دەربڕینەوە. چوارەم، وروژاندن. لێرەدا بەو مەبەستە بەکاردێت حەز و ئارەزوویەک لە گوێگردا بچێنێت، جا دڵخۆشکردن بێت یان چەواشەکردن بێ هەڵخەڵەتاندن بێت تووڕەکردن بێ بۆ ئەوەی گوێگر کارێکت بۆ ئەنجام بدات ئەشێت هەندێ جار گوێگر بخەیتە گومان و دوودڵیەوە هەموو ئەو شتانەی لە نێوان هاوڕێدا بۆ تووڕەبوون دەکرێت و کاری سیاسی دەچنەخانەی وروژاندنەوە پێنجەم داخوازیکردن یان فەرماندان لێرەدا بەوە لە وروژاندن جیا دەبێتەوە کە گوێگر دەبێت لە کاتێکی زووتردا کارێک ئەنجام بدات هەمیشە بکەری ڕستە کەسی دووەمە چ تاک بێت چ کۆ بێ کەسی قسەکەر چاوەڕی وەڵامێک یاخود کارێ لە گوێگر دەکات شەشەم ڕاپەڕاندن لێرەدا وتنەکان یان دەربڕینەکان خۆیان بەواتای ڕاپەڕاندنی کارەکە دێن مەلایەک لە کاتی ناونانی مناڵێکدا بە ناوی خوا ئەو منداڵەمان ناونا کوردە ئەو کارەکەی ڕاپەڕان هەموو ئەو ڕستانەی تر کە کردارەکان یانەکەکە لەم کردارانە بەڵێن دەدەم سوێن دەخۆم هەتا دوایی. حەوتەم، جێخۆشکردن، موجامەلەکردن، خۆبردنە پێشەوە. لە ڕوانگەی زانستی زمانی کۆمەڵایەتییەوە یان زارە کۆمەڵایەتییەکانەوە بە یەکێک لە ئەرکە سەرەکییەکانی زمان دادەنرێت، ڕۆژانە بە شێوەیەکی فراوان دووبارەی دەکەینەوە، بە تایبەتی لەو کۆمەڵانەی کە ئاستی ڕۆشەنبیری تیایاندا لاوازە یان لەسەر بنەمای هێز بنیات نراوە. زۆربەی ڕستە پرسیاریەکانیش دەچنە خانەی جێخۆش کردنەوە. تیۆری کردە قسەییەکان، لاپەڕەی چل و حەوت، ئەم تیۆرە بە پلەی یەکەم بایەخ بەو چوارچێوە کۆمەڵایەتیانە دەدات کە وتنەکان تیایاندا ئەنجام دەدرێت. لەم ڕوانگەیەوە بۆ ئەوەی لە مەبەستی ئاخاوتنەکانمان تێبگەین پێویستە بگەڕێینەوە بۆ ئەو بارودۆخ و چوارچێوە کۆمەڵایەتیەی کە گوتنەکەی تیا ئەنجام دراوە. دەتوانین بڵێین هەموو ئاخاوتنێک دوو دیوی هەیە. ئەگەر لە ڕوانگەی واتاوە سەیری بکەین ئەویش دیوی ئاشکرا و شاراوەیە کە بەڕای زۆربەی زمانەوانان بە گشتی قسەکەر مەبەستی دیوە شاراوەکەیە نمونە ئارام لە ژوورەوە نووسووە لێرەدا بەم ڕستەیە دەوترێت یەکەم ئاگادارکردنەوە دووەم دڵنیاکردنەوە سێەم پرسیار چوارەم هەواڵ کەواتە بۆ تێگەشتن لە مەبەست و واتای ڕاستەقینەی ئاخاوتنەکانمان، پێویستە بۆنە و بارودۆخی نێوان قسەکەر و گوێگر لەبەرچاو بگرین. نموونە، قاپەکەت بەتاڵە؟ پرسیارکردنە و موجامەلەکردنە. لایەنێکی تری ئەم بەکارهێنانە بریتییە لەوەی کە وشەیەک چەندان واتای هەبێت، واتە فرەواتا بێت، کە ئەمەش بە یەکێک لە خاڵە باشەکانی زمان دادەنرێت. نموونە، کۆترەکە بەر بوو، واتە هەڵفڕی. زیندانیەکە بەربوو واتە ئازاد بوو، خوێنی لوتی بەربوو واتە ڕژا یاخود پژا. بە گشتی ئەم وشانە بە میتافۆڕ یان خوازە ناودەبرێت لە زماندا، ئەم قسانەشمان هەر لە چوارچێوەی تیۆری کردە قسەییەکاندایە. مەبەستمانە بڵێین وەک لە وانەکانی پێشوودا دەرکەوت ئاخاوتن مەبەستی جۆراوجۆری هەیە، لێرەدا هەندێ لەو مەبەستانە لەگەڵ مەرجەکانیان دەخەینە ڕوو کە لە چوارچێوەی ئاخاوتنەکانەوە دەگەیەنرێت. ئەلف داخوازی کردن یاخود ئەمر کردن یەکێکە لەو مەبەستانی کە لە ئاخاوتنەکانی ڕۆژانەدا دووبارە دەبێتەوە بە گشتی ئەم مەرجانەی تێدایە یەکەم پێویستە قسەکەر دەسەڵاتی هەبێت بۆ ئەوەی بتوانێت ئەمر بکات جا ئەو دەسەڵاتە مادی یان معنەوی بێت دووەم دەبێت داخوازیەکە تاڕادەیەک لە سنووری لۆژیک منطق دابێ بۆ ئەوەی گوێگر بتوانێت جێبەجێی بکات سێیەم، بوونی ئەم لۆژیکە لە داخوازییەکاندا وا دەکات کاردانەوەی جێبەجێکردنی لە گوێگر هەبێ. چوارەم، لە ڕاستیدا تەمەن، ڕەگەز، پیشە، هەموو ئەمانە ڕۆڵی ڕاستەوخۆ دەگێڕن لە داخوازیدا. باء داواکردن ئەم خاصێت و مەرجانەی هەیە یەکەم لە داواکردندا بەگشتی پلەوپایی قسەکەر و گوێگر یان هاوشانی یەکن یان زۆر نزیکن لە یەکەوە لە نێوان ئەندامانی خێزان یان هاوپۆلەکان. دووەم، داواکردن بە گشتی ئاوازی دەربڕینەکەی نەرم و نیانترە لە داخوازیکردن. سێەم، هەرچەندە داواکردن و داخوازی زۆر نزیکن لە یەکەوە، بەڵام لە بوونی ڕێزدا لە یەکتری جیاوازە و دەبێتە خاڵی جیاوازی لە نێوانیاندا، بۆ نموونە، ئەو دەرگایە داخە، داخوازییە. بە یارمەتیت ئەو دەرگایە داناخەی، داواکردن، پلەی ڕێز تیایدا زۆر بەرزە. جیم، پاڕانەوە یاخود تکاکردن، ئەم خاڵانە دەگرێتەوە، یەکەم، جۆرێکە لە داواکردن بەڵام لێرەدا پایی قسەکەر نزمترە لە گوێگر. دووەم، لە ڕووی کۆمەڵایەتیەوە ماوەی نێوان قسەکەر و گوێگر دوورە لە یەکترەوە. خاڵی سێەم بە گشتی لەلایەن قسەکەرەوە بۆ گوێگر ڕێزێکی زۆر هەیە و لە گوێگرەوە بۆ قسەکەر بە پێچەوانەوە. چوارەم، لە هەندێ حاڵەتدا گوێگربوونێکی بەرجەستەیی نییە. د. دوعاکردن ئەم خاڵانەی لای خوارەوە دەگرێتەوە یەکەم بەگشتی پێشبینی کاردانەوەی ساتەوەختی ناکرێت لە گوێگر دووەم پایی کۆمەڵایەتی نێوان قسەکەر و گوێگر زۆر دوورە لە یەکەوە لە هەندێک حاڵەتدا هەر بەراورد ناکرێ سێەم گوێگر بوونێکی بەرجەستەی نییە و قسەکە ڕووی دەمی لە هێزێکی گەورەتر دەکات نمونە بۆ ئەو کردارانەی کە باسمان کرد بە پێی پایی کۆمەڵایەتی یەکەم لە ئەفسەرێکەوە بۆ سەربازێک داخوازیە دووەم لە نێوان دوو هاوڕێدا داواکردە سێەم لە تۆمەتبار بۆ دادوەر پاڕانەوەیە چوارەم بە گشتی لە مرۆڤەوە بۆ خوددا دوعاکردن لە کەسێکەوە بۆ مەزارێک دوعاکردە شێوازی ئاخاوتن لە بۆنە کۆمەڵایەتیەکاندا لاپەڕەی پەنجا و یەک ڕۆژانە چەندین بۆنەی کۆمەڵایەتی و جۆراوجۆر کۆمان دەکاتەوە هەریەکەیان شێوازی ئاخاوتنی تایبەت بە خۆی هەیە هەر یەکێک لەم بۆنانە شێوازی تایبەتی خۆی هەیە بۆ قسەکردن هەندێ جار بەپێی ڕەگەزی مرۆڤەکانی شێوازی ئاخاوتن لە بۆنە کۆمەڵایەتەکاندا دەگۆڕێت ئەم حاڵەتەش بە ئاشکرا لە هەڵبژاردنی وشە و دەستەواژەکاندا دەردەکەوێت لێرەدا هەندێ لەو بۆنە کۆمەڵایەتیانە دەژمێرین، لەگەڵیشیدا ئەو وشە و دەستەواژانەی لە بۆنەکاندا بەکاردێن دەخەینە ڕوو. لێرەوە تێدەگەین ئاستی فەرهەنگ و ڕێزمانی لای ڕەگەزەکانی کۆمەڵ چۆن بە شێوازی جیاجیا بەکاردێت لە بۆنەکاندا. هەندێک لەو بۆنانە ئەمانەن، یەکەم، پێشوازیکردن لە میوان. ئاشکرایە بۆنەیەکی کۆمەڵایەتییە، نموونە، بوون بە هەنارە شیرینە. دووەم، ماڵئاوایی کردن. نمونە، پەلەتان چی بوو، خوا ئاگادارتان بێت، بە ئاشکرا هەستی پێ دەکەین هەندێکی هی ئافرەتە و هەندێکی پیاو بەکاری دەهێنێ. سێیەم، لە جەژنە پیرۆزەدا، نمونە، خوا موبارەکی بکا، گەردنتان ئازاد بێت. مناڵ بوون. ئەمەش بە پێی ڕەگەزی منداڵەکە دەگۆڕێ، نمونە، سەد ساڵ عومری بێ، بۆ ڕەگەزی نێر. بۆ ڕەگەزی مێش بە گشتی دەوترێت بە نازی دایک و باوک گەورە بێ. بۆنەی پرسە لای پیاوان خوا عفوی بکە بۆ خۆتان خۆش بن لای ئافرەتان بریا من بوومایە دەستم بشکێ بەیەکگەشتن و هەواڵ پرسین ڕۆژانە ئەمیش لە ڕاستیدا تاڕادێکی زۆر هەڵبژاردنی دەستەواژە لە نێوان پیاوژندا جیا دەبێتەوە لای پیاوان چۆنی چاکی بێوەی بیت چاوەکەمی و تا دوایی بەڵام لای ئافرەتان ڕووسور بیت جەرگت نەسووتێ کوڕت نەمرێ و تا دوایی بەکاردێت کاتی دوعاکردن لە ڕاستیدا لێرەشدا بە ئاشکرا جیا دەبێتەوە ئەم دوعاکردنە هەندێک کات بە مەبەستی باش بەکاردێت وەک خواڕسقتان بدات خوا پەنامان بدات هەندێک کات بە خراپە بەکاردێ وەک بە گولەی وێڵەوە بیت پرچی سپی بهۆنیتەوە شێوازی ئاخاوتن لە بۆنە پیشەی و گشتیەکاندا لاپەڕەی پەنجا و سێ ڕۆژانە چەندین بۆنەی جۆراوجۆر کۆمان دەکاتەوە لەوانە کۆبوونەوەی نێوان دوو بازرگان، سەردانی کەسێک بۆ لای پارێزەرێک یان دکتۆرێک، دوو هاوڕێ پێکەوە، لێرەدا مەرج نییە هەموو کاتێک هاوڕێیەتی لە ئارادا بێ، بە هەمان شێوە مەرج نییە پەیوەندییەکان زۆر نزیک یان تێکەڵ بن. بە گشتی شێوازی ئاخاوتن ئەم تایبەتییانەی هەیە، یەکەم، ئاخاوتن شێوەی دیالۆگ وەردەگرێت، واتە نۆبەکردن لە قسەکردندا ڕوو دەدات، بە واتایەکی تر قسەکەر و گوێگر تا کۆتایی ئاخاوتن دەورەکانیان ئاڵوگۆڕ دەکەن. دووەم، قسەکەر گرنگیکی زۆر ئەدات بە کاردانەوەی وتەکانی لەسەر گوێگر. هاوکات سەرنجی ئەو کارلێکردنانەش دەدات کە لەسەر دەم و چاو و جوڵەکانی گوێگر دەردەکەون. لێرەدا قسەکەر بە بەردەوامی هەندێ دەربڕین دووبارە دەکاتەوە لەوانە، تێگەیشتی، وایە، وانییە، گوێت لێم بوو، گوێگریش بە هەمان شێوە بۆ ئەوەی نیشانی بدات کە ئاگای لە قسەکانی گوێگرە ئەم دەربڕینانە بەکاردێنێ وایە، ڕاستە، مەعقولە، تەواوە. هەندێ جاریش بە ئیشارەت واتە بە چاو، دەست، لێو ڕەزامەندی یان ناڕەزامەندی نیشان دەدات. سێیەم، قسەکەر ئەگەر بزانێ گوێگر کاتی نییە خێرا قسە دەکات، لەم حاڵەتەدا بە گشتی قسەکەر ڕەچاوی کات دەکات. چوارەم، ئەگەر بێت و قسەکەر بواری هاتنە ناو ئاخاوتنەکە بە گوێگر نەدات، لەم کاتەدا گوێگر دەرفەتێک ئەقۆزێتەوە، لە کاتی وەستانی قسەکەر، گوێگر دەبێتە قسەکەر و، ئەشێت هەندێ جاریش لەگەڵ هاتنە ناو ئاخاوتنەکە ئەم دەربڕینانە بەکار بێنێ، ببوورە، یارمەتی هەیە، سەرنجێکم هەیە. پێنجەم، بەڵام هەندێ جاریش بە مەبەستێکی دیاریکراو قسەکەر خۆی بۆ ناو ئاخاوتنەکە ڕادەکێشێ، لە ڕێگەی ئەم دەربڕینانەوە تۆ دەڵێی چی تۆ پێت چۆنە حەز دەکەم لەگەڵم دابی هەندێ جاریش قسەکەر خۆی بوار دەدات کە گوێگر بێتە ناو ئاخاوتنەکەوە شەشەم بەگشتی ئەم دەربڕینانە لەم ئاخاوتنانەدا بەکاردێت بە هەر حاڵ با بزانم بیری لێ دەکەمەوە یەکێک لەم دەربڕینانە زۆربەی کات بەکاردێن شێوازی ئاخاوتن لە بۆنە ڕسمیەکاندا لاپەڕەی 55 مەبەست لەو بۆنانەیە کە کەسێکی پسپۆڕ لەبارەی بابەتێکی دیاریکراو ئەدوێت، جا ئەو بابەتە ئایینی، ڕامیاری، کۆمەڵایەتی بێت. ڕاگەیاندن بە گشتی ئەچێتە ئەم بوارەوە. لێرەدا قسەکەر قسەکەرە و گوێگریش گوێگرە، کەمتر بواری دەوری ئاڵوگۆڕی ئاخاوتنەکە هەیە، لە هەندێ حاڵەتدا بواری گۆڕینەوە هەر نییە، دەتوانین بە گشتی بڵێین پەیوەندییەکە پەیوەندیەکی ناڕاستەوخۆیە لە نێوان قسەکەر و گوێگردا. شێوازی ئاخاوتن لەم بۆنانەدا ئەم تایبەتمەندیانەی هەیە. یەکەم، قسەکەر هەوڵ دەدات بە زمانی ستاندار بدوێت و دوورکەوێتەوە لە زمانی ناوچەیی. دووەم، هێنانەوەی چەندین بیر و بۆچوونی جیاواز و بەستنەوەیان بەیەکەوە وەک زنجیرێکی نەپچڕاو. سێەم دووبارەکردنەوە و بەکارهێنانی چەندین دەربڕین کە زۆربیان یەک واتای هەیە بە مەبەستی جەختکردنەوە لە ڕاستی بۆچوونەکانی وەک باشترین، ڕاستترین، گونجاوترین و هەتا دوایی. لایەنە باشەکانی تیۆری کردە قسەییەکان ئاشکرایە تیۆری کردە قسەییەکان دوای سەرهەڵدانی ڕێبازی ئەرکیل لە سەدەی ڕابردوودا سەری هەڵدا ئەم تیۆرە ئەم کەڵکانی هەیە یەکەم لە پۆلێنی دێریندا واتە پێش ڕێبازی ئەرکی زمان لە دەوروبەر دادەبڕا وەک تەنێکی بێگیان سەیریان دەکرد بەڵام تیۆری کردە قسەییەکان زمان دەگێڕێتەوە بۆ چوارچەوە کۆمەڵایەتیەکەی واتە بۆ ئەو شێواز و کاتی قسەکردن لە بەرچاو دەگرێ کە ئەمە لە پۆلێنی دێریندا فەرامۆش کرابوو. دووەم، لێرەدا تەم و مژی واتایی نامێنێت بەهۆی ئەو کاردانەوەی کە لە گوێگردا دەردەکەوێت مەبەستەکە ئاشکرا دەبێت. سێەم، بەهۆی تیۆری کردە قسەییەکانەوە ئەوە دەرکەوت کە ئاخاوتنەکان دوو دیویان هەیە، ئەلف دیوی شاراوە بە دیوی ئاشکرا. بۆ نمونە ڕستەیەکی وەک دەستت دەگاتە شەکرەکە، ئەم ڕستەیە لە ڕووی فۆرم و ئاوازی دەربڕینەوە پرسیارە، بەڵام لە ڕاستیدا داواکارییە، واتە قسەکەر دەیەوێت شەکرەکەی بدەیتە دەست. بنەمای دەسەڵات و هاوکاری و ڕەنگدانەوەیان لە ئاخاوتندا. لاپەڕەی 57 ئاخاوتنەکانمان پەیوەندیکی توند و تۆڵیان بە بنەمای دەسەڵات و هاوکارییەوە هەیە، واتە بنەمای دەسەڵات و هاوکاری لە ئاخاوتنەکانماندا ڕەنگ دەدەنەوە، ئەم بنەمایەش بەپێی کەلتوور بەڕێوە دەچن، واتە بنەمای دەسەڵات و هاوکاری لە کەلتوردا بەدی دەکرێن. ئەم بنەمایانەش لە ئاخاوتنەکاندا ڕەنگ دەداتەوە، بە واتایەکی تر پەیوەندێکی توندوتۆڵ هەیە لە نێوان دەربڕینەکانمان و شارستانی ناو کۆمەڵ. بە گشتی بنەمای دەسەڵات بنەمایەکی ڕوونە و بە ئاسانی دەتوانرێت لە ئاخاوتنەکاندا دەستنیشان بکرێت. بە پێچەوانەوە هاوکاری تا ڕادەیەک تەمومژاوییە، هەموو ئەمانەش پەیوەندیان بە ئاستی ڕۆشەنبیری، تەمەن، ڕەگەز، پایەی کۆمەڵایەتیەوە هەیە پرسیار ئایا ئەمانە مەبەست لە بنەمای دەسەڵات و هاوکاریە لە ئاستەکانی زماندا چۆن ڕنگ دەدەنەوە بە نمونەوە وەکام ئاستی زمان زیاتر دەردەکەوێت تیاندا وەڵام دەتوانین بڵین ئەم دوو بنەمایە بەگشتی لەم ئاستانەدا دەردەکەون ئاستەکان مۆرفۆلۆژی یان وشەسازی نمونە میر ئاغا دەرەبەت شێخ جەناب قوربان، بەکارهێنانی ئەمانە لەپاڵ ڕێزیاندا دەسەڵاتیشیان هەیە، ئەمانە بەکارهێنانی لەپاڵ کەسەکان واتە جیاکردنەوەی ئەم لە ئەوان. سینتاکس یان ڕستەسازی، ئەلف جێناوە کەسییەکان، هەموو بەکارهێنانێکی کۆ لە بەرامبەر تاکەکەسدا کە پێویستە جێناوی تاکی بۆ بەکاربێنیت لە ڕووی ڕێزمانییەوە نموونە، جەنابت بفەرموو، جەنابتان بفەرموون. بە، بانگکردن. جیاوازی هەیە لەوەی کەسێک بە ناوی خۆی و بانگی بکەین یان ناسناوێکی لەگەڵدا بەکاربهێنیت ئەمە دەچێتە ڕیزی دەسەڵاتەوە جیم ڕستەی داخوازی ڕستەی ئەمر بە گشتی دەچێتە خانەی دەسەڵاتەوە بۆ نمونە دەرگاکە داخە تێبینی زمانەوانانی کۆمەڵایەتی ڕایان وایە کردار بنەمای دەسەڵات و هاوکاری تیا دەرناکەوێت تەنیا لەو حاڵەتانەدا نەبێت کە گوێگر دەبێتە بکەری ڕستە ئەمەش ڕستەی داخوازی دەگرێتەوە وەک دەرگاکە داخە. کەواتە دەتوانین بڵێین ئەم دوو بنەمایە دەسەڵات و هاوکاری بە گشتی پەیوەندی نێوان قسەکەر و گوێگر دیاری دەکەن، ئەگەر هات و دەربڕینەکان لە سەرەوە بۆ خوارەوە بوو ئەوا بنەمای هاوکاری دەستنیشان دەکرێت ڕەنگ دەداتەوە، بە پێچەوانەشەوە لە خوارەوە بۆ سەرەوە ئەوا بنەمای دەسەڵات ڕەنگ دەداتەوە. کەواتە کەس لە دەسەڵاتدا دەبێت هەمیشە بنەمای هاوکاریکردن پەیڕەو بکات. زمانی ڕاگەیاندن لاپەڕەی پەنجا و نۆ زمان و بەکارهێنانی چ لە ڕووی ئاوازەوە چ لە ڕووی دەربڕینەکانەوە لە ژێر کاریگەری ئەو بابەتەدا کە لی دەدوێین هەروەها ئەو ئامانجش کە زمانی بۆ بەکاردەهێنین لێرەدا دەبێت بزانین چۆن ڕوبەڕووی جەماوەر دەبینەوە تا مەبەستە جیاجاکانمان بگەێنین کەواتە ئامانج لە زمانی ڕاگەاندن و پروپاگەندەدا بۆ ساخکردنەوەی بیر و بۆچوونەکان و کەلوپەلەکانە. زمان لەم بوارەدا دەورێکی سەرەکی و کاریگەر دەبینێت، ئەمەش لە هەموو کەناڵەکانی ڕاگەیاندندا وەک ڕۆژنامە، تەلەفزیۆن، ڕادیۆو سەتەلایتدا ئاشکرا دیارە. زمانی ڕاگەیاندن و پڕوپاگەندە و دەقەکان لەو بوارەدا تایبەتمەندی خۆیان هەیە. تایبەتمەندیەکانی زمانی ڕاگەیاندن، یەکەم، ئەو زمانەی تیایدا بەکاردێت بۆ وروژاندن و هاندانە یان بۆ ڕازیکردنە. دووەم، دەربڕینەکان ڕوون و ئاشکران، دوورن لە لێڵی و فرەواتایی. سێیەم، ئەو ئاوەڵناوانەی لەم بوارەدا بەکاردێن بە گشتی لە ئاوەڵناوە گەرمەکانن یان باشەکانن، نموونەی، باشترین، گونجاوترین، پەسەندترین، خێراترین. لە هەموو ڕاگەیاندنەکاندا بە تایبەتی لە پڕوپاگەندەدا ئەم توخمانەی خوارەوەی تێدایە، یەکەم، کەسەکان. لێرەدا مەبەستمان ئەو کەسانەیە کە پڕوپاگەندە بۆ کاڵاکانیان یان بیروبۆچوونەکانیان دەکەن. بە گشتی دیالۆگ لێرەدا ناڕاستەوخۆیە، واتە پەیوەندی نێوان قسەکەر و گوێگر پەیوەندێکی ناڕاستەوخۆیە. دووەم بابەت بریتییە لە بیروبۆچوونەکان و کەلوپەلەکان و دامەزراوەکان، واتە ئەو شتەی کە دەتەوێت پڕوپاگەندەی بۆ بکەی. سێیەم هۆیەکانی ئاخاوتن بریتین لە نووسین، تەلەفزیۆن، پۆستکارت، وێنە، دیالۆگ یان هەر شتێک بچێتە ئەو بوارەوە. چوارەم ئامانج بریتییە لە برەو پەیداکردن و ساخکردنەوەی بابەت یان گەشتن بەو مەبەستەی هەوڵی بۆ دەدەی زمانی هەواڵ لە ڕاگەیاندندا هەواڵگەیاندن یان زانیاری گەیاندن ئەرکێکی سەرەکی ڕاگەیاندنەکانە بە جۆرێک کە گۆشەی هەواڵ لە هەموو ڕاگەیاندندا پانتاییەکی فراوانی داگیر کردووە بێگومانم ئەرکەش بە زمان ئەنجام دەدرێت بەواتایەکی تر لە ڕێگەی زمانەوە زانیاری دەربارەی ڕووداوەکان، کەسایەتییەکان، بۆنەکان بە گوێگر دەگەیەنرێت. لە هەواڵدا سێ توخمی سەرەکی بەدی دەکرێت، ئەمانەن، یەکەم، ناونیشان، دووەم، پێشەکی، سێیەم، درێژەی هەواڵ. بێگومان لە داڕشتن و چنین و هۆنینەوەی هەواڵەکاندا دەورێکی کاریگەر دەبینێت کە دەبێتە هۆی ڕاکێشانی گوێگر یان خوێنەر و بەردەوامبوونی لەسەر بەدواداچوونی هەواڵەکە. تایبەتمەندی زمان لە هەواڵەکاندا، یەکەم، دەبێت هەواڵەکان کورت و پوخت بن، چونکە درێژەپێدان خوێنەر یان گوێگر ماندوو دەکات و ناچاری ناکات گوێی لێ بگرێت. دووەم، شێوازی نووسینەکە و دەربڕینەکانی دەبێت سادە و ڕەوان بن و دوور بن لە زۆر لەخۆکردن. سێیەم، ئەشێت کەڵک لە ڕەوانبێژی وەربگیرێت، بەڵام بەو مەرجەی لێڵی و تەمومژی واتایی دروست نەکات، چونکە هەواڵەکان بۆ هەموو چین و توێژەکانە نەک بۆ چینێکی دیاریکراو. چوارەم، ئاخاوتنەکان شێوازی جیاجیا وەردەگرن یان شێوازی جیاجیان هەیە پێویستە ورد بین لە هەڵبژاردنی یەکێکیاندا. زمان و ڕەگەز لاپەڕەی 63 لە ڕاستیدا هەر قسەکردنێک لەمبارەیەوە واتە زمان بەپێی نێرومێ دەچێتە خانەی شێوازەوە. هەرچەندە هۆکارێکی تایبەتی نییە بۆ جیاکردنەوەی زمان بەپێی ڕەگەزی مرۆڤ بەڵام بە لە بەرچاوگرتنی کار و پیشە و لایەنی کۆمەڵایەتی و بنەمای دەسەڵات و هاوکاری و زیاتر لە ماڵەوە بوونی ئافرەت بە تایبەتی لەم کۆمەلگایەنەدا وا چاوەڕوان دەکرێت جیاوازی هەبێت لە شێوازی قسەکردنی یان فەرهەنگی ژنان و پیاوان یان نێرومێ بەگشتی لەم ئاستانەدا یەکەم بنەمای بە زەقی دەرنەبڕین و بە پێچەوانەوە مەبەستمان لەوەیە لای ڕەگەزی مێ بۆچوونەکانیان زیاتر بە شاراوەیی دەردەبڕن. دووەم، بنەمای ناسکی و ئاوازی دەربڕین، ئەمە هەر گومان هەڵگر نییە کە زمانی ڕەگەزی مێ زیاتر ناسکترە و ئاوازی خۆشترە. سێیەم، دەربڕینی ڕاستەوخۆ و دەربڕینی ناڕاستەوخۆ. هەمیشە بە حوکمی بارودۆخی کۆمەڵایەتی و بە حوکمی ئەوەی دەسەڵات زیاتر لای پیاوە، وا چاوەڕوان دەکرێت کە دەربڕینی ڕەگەزی مێ زیاتر ناڕاستەوخۆیە. چوارەم، تایبەتی فەرهەنگی، دیسانەوە لە مەسەلەی فەرهەنگیشدا جیاوازی هەیە دەتوانین بڵین لە هەندێ بواردا فەرهەنگی ڕەگەزی مێ دەوڵەمەندترە لە ڕەگەزی نێر بە پێچەوانەشەوە پێنجەم ڕەگەزی مێ زیاتر کەڵک لە ئاماژە نازمانەکان وەردەگرێت وەک لە پیاوان واتە لە کردەی ئاخاوتندا ئاماژەکانی دەست و دەموچاو و لێ و دەم و برۆ زیاتر لە ڕەگەزی مێ بەکاردێ وەک لە ڕەگەزی نێر جیاوازی نێوان زاری ستاندارد و زاری جوگرافیایی لاپەڕەی 65 یەکەم بنەمای دروستبوونی زاری جوگرافی یان دیالەکتی جوگرافیا شوێنێکی دیاریکراوی هەیە بەڵام ستاندارد بە ڕێگای جۆراوجۆر دروست دەبێ دووەم دیالەکتی جوگرافیایی لە ناوچەیەکی جوگرافیایی دیاریکراو کاری پێدەکرێت زمانی ئاخاوتنی ڕۆژانەیە بەڵام ستاندارد لای هەموو ئەندامانی نەتەوە بەکاردێت و سنووری بەکارهێنانی فراوانترە. سێیەم، زاری جوگرافیایی زیاتر ئەو ئەندامانەی نەتەوە کەڵکی لێ وەردەگرن کە لەو ناوچەیە نیشتەجێن، بەڵام ستاندارد لە نێوان هەموو ئەندامانی نەتەوە هاوبەشە، هەمووان کەڵکی لێ وەردەگرن. چوارەم، زاری ناوچەیی یان جوگرافیایی زیاتر بۆ ئاخاوتنی ڕۆژانەیە، بەڵام ستاندارد بۆ نووسین و ڕاگەیاندن و بڵاوکراو و کتێب و هەتا دواییە. پێنجەم، زاری جوگرافیایی لەبەر ئەوەی زیاتر ئاخاوتنی ڕۆژانەیە، ئاسایی هەڵەی ڕێزمانی تێدەکەوێت، بەڵام لە ڕاستیدا لە ستاندارددا چونکە زمانی نووسینە، نابێ هەڵەی ڕێزمانی هەبێت. جیاوازی نێوان زاری جوگرافیایی و زاری کۆمەڵایەتی. لاپەڕەی شەست و شەش. یەکەم، بە پێچەوانەی زاری جوگرافیاوە کە باس کرا، زاری کۆمەڵایەتی بنەمای دروستبوونی چین و توێژە کۆمەڵایەتیە جیاوازەکانە. دووەم، بەهۆی دیالەکتی جوگرافیاوە شوێنی قسەکەر دەزانرێت، بەڵام بەهۆی زارە کۆمەڵایەتیەکانەوە پایەی کۆمەڵایەتی قسەکەر دەزانرێت. سێیەم، سنوری بەکارهێنانی زاری جوگرافیایی فراوانە و هەندێ جار بەشی هەرە زۆری وڵاتەکە دەگرێتەوە، وەک دیالەکتی کرمانجی ژوورو لە وڵاتی خۆمان. بەڵام زاری کۆمەڵایەتی سنوری بەکارهێنانی لە نێوان چین و توێژێکی دیاریکراودایە. چوارەم، دیاریکردن و ناسینەوەی زاری جوگرافی کارێکی ئاسانە، بەڵام دیاریکردن و ناسینەوەی زاری کۆمەڵایەتی ئاسان نییە، چونکە چین و توێژە کۆمەڵایەتیەکانی چوون بەناو یەکدا و لە گۆڕاندان. پێنجەم، دەگونجێ زاری جوگرافیایی ببێتە بنەمای دروستبوونی زمانی ستاندارد، بەڵام زاری کۆمەڵایەتی ئەو بنەمایەی تێدا نییە. کۆتایی.